کاسێتی یەکەم دیوی دووەم. محەمەدی دڵ شوشە لەگەڵ ئەو شتانەدا ئاو دەیبات، بەڵام ئەو وەک یەکێک لەسەر بەرماڵی نوێژ دانیشتبێ، لەسەر ئاوەکان دادەنیشێت و بە پێکەنینەوە سەری تەماشای ئەوانە دەکا کە لەسەر سەربانەکان و با لە کۆنی بازاڕ و دوو نهۆمەکانەوە تەماشای دەکەن، دەست بەرز دەکاتەوە و سڵاویان لێ دەکا، ماچیان بۆ هەڵدەدا، شەپۆلەکان خێرا دەیبەن و ئەو وەک یەکێک لە نمایشێکی تایبەتی دابێ، هەڵەسێتە سەر پێ و لە سەر ئاوەکان دەوەستێ. بە پێوە سڵاو لەوانە دەکا کە لەو بەری شەقامەکانەوە سڵاوی لێ دەکەن. ئاو دەیباتەوە و پێدەکەنێ، باران دەبارێەوەو لەسەر شەپۆلەکان بە پێوە یاری بە کلیلەکانی دەکا، هەڵیان دەدات و دەیانگرێتەوە، بە هەموو کوچەکاندا دێتە خوارێ، بە هەموو شەقامەکانا ئاو دەهێنێت. هەمووان ئەو موعجیزەیە دەبینن، هەمووان محەمەدی دڵ شووشە دەبینن لە ناو مردووەکاندا یاری دەکات، دەچێتە سەر ئەو ئۆتۆمبێلانەی ئاو دەیانبات و لێیەوە باز دەداتە ناو ئاو، دەسزەبات سێو و پرتەقاڵی ڕاپێچی ناو لافاوەکە دەگرێتە و وەک یاریزانێکی سێرک یاریان پێ دەکا، ئەو قوتووی خشڵانە هەڵدەگرێتەوە کە لافاو لە دوکانی زەڕەنگەرەکانەوە ڕایداون و زەڕەنگەرەکەی ناو ناویان هەڵدەدا بۆ خەڵک. دیمەنی محەمەدی دڵ شووشە لە ناو ئەو تراژیدیایەدا هەمووان دەیەنێتە پێکەنین، باران دەبارێ و ئەو بە شەقامەکانا دەڕوات، وەک سەوڵێکی خەیاڵی پێ بێت یان بەلەمێک خودا بیبزوێنێت بە شەقامە گەورەکاندا دێت بە قەیسەریەکاندا کە سەراپایان نوقمی ئاو وەدەڕوات بە گورزی قەسابەکانتا تێدەبەڕێ بۆ ماوەیەک دەست دەکاتە ملی ئەو کەلاکانە کە کە سەر ئاو کەوتون لەگەڵ بەرخە سەربڕاو و کەوڵکراوەکاندا دەکەوێتە سەما بە بازاڕی پێڵاو فرۆشەکاندا تێدەپەڕێت لە گورزی تحفەفرۆشەکاندا گوڵدانێکی زیو لە سەر ئاوەکان هەڵدەگرێتەوە و دەیخاتە باوشی و لە سەر ئاوەکان دادەنیشێ، خۆی دەداتە دەست ڕەوتی لافاوەکان. هێدی هێدی ئاو بەرەو کوچە تاریک و داخراوەکانی دەبات، بەرەو ناو ئەو کۆڵانانەی باشووری شار، ئەو کۆڵانە داخراو و فەرامۆشکراوانەی کە نە دەنگێک، نە چرپەیەکیان لێوە نایەت. هێدی هێدی ئاو لە بازاڕ و کوچە و شەقامی جەنجاڵەوە بەرەو جێگای بێدەنگتر و کپتر ڕاپێچی دەکات. محەمەدی دڵشووشە سەرنج دەدا شەپۆلە هێمنەکان تا دێ بەرەو شوێنی داخراوتری دەبەن. بەرەو ئەو کۆڵانە تەسک و پێچاوپێچانەی ئاو گەشتۆتە ئاست نهۆمە بەرزەکانیان. دواجار دوای گەشتێکی درێژ لە چەندەها کوچەی پێچاوپێچدا، بە ناو چەندەها کۆڵانی بێ سەر و دەری ئاڵۆزدا، لەگەڵ دەمە و تاریکیدا و هاوڕێ بە هێمنبوونەوەی باران، ئاوەکان لە سەر ئەو سەری کوچەیەکی دەربەست و بێ دەرگادا، محەمەدی دڵشووشە دەبەنە بەر دەرگای ماڵێکی دونوهۆم. ئەو دەوێ لەگەڵ ئاوەکاندا بگەڕێتەوە و ناتوانێ دەوێ هەستێت و بەسەر شەپۆلەکاندا بڕوات و لە کوچەیەکی ترەوە خۆی بداتەوە دەست مەجرای تۆفانەکان و ناتوانێ. هێزێکی نادیاری ناو شەپۆلەکان بەرەو دەرگایی دەبەن، لەوێ دادەوەستێ، لەسەر ئاوەکان دادەنیشێ، ترسێکی قووڵ دایدەگرێ. کەمە کەمە شەو دادێت و ڕۆژ ئاوا دەبێ، کەمە کەمە هەورەکان دەڕەوێنەوە، مانگ بە هێمنی و شەرمنی دەردەکەوێ، هاوارێکی نادیار لە دڵی محەمەدی دڵشووشەدا سەرهەڵەدات کە پێی دەڵێت، ئەم ئێوارەیە ئێوارەی خۆشەویستییە. دەست دەبات و کلیلەکانی دەردێنێت. یەکێ لە کلیلەکانی کلیلی عەشقە، کلیلی خۆشەویستییە ناکامەکانێتی. بە ترسەوە ئەو دەرگایە دەکاتەوە، لەگەڵ کردنەوەی دەروازەکاندا ئاو بەرەو حەوشێکی گەورە دەیبات، حەوشی ماڵێکی دێرین بەڵام هێجگار بەرین و گەورە. وەک بە دەوری پەرستگایەکی کۆندا بسوڕێتەوە، بە دەوری ئەو خانوە دێرینەدا دەچەرخێت و دەگەڕێت، دەڕوات و دێتەوە، سەیری پەنجەرەکان دەکا، کوێ لە هێمنی بێ ئەندازەی دیوارەکان دەگرێ، دێت و دووبارە دەسوڕێتەوە، لە یەکێک لە پەنجەرەکاندا دوو کچ دەبینێ، دوو کچ کە هەردووکیان لە دوو دەست شلی سپیدان و هەردووکیان دوو پرچی درێژیان تا ناو ئاوەکان بەرداوەتەوە و لە سەرەوە ڕا تەماشای دەکەن، یەکێکیان لاولاوی سپییە و ئەوی تریشیان خوشکە گەورەکەیەتی شا دەریای سپی لەگەڵ ئاوەکاندا دەچێتە بەر پەنجەرەکەیان و دەڵێ، ئێوارەتان باش، من ناوم محەمەی دڵ شووشەیە و لافاوەکان منیان هێناوە بۆ ئێرە. دەتوانن پەنجەرەکانتانم بۆ بکەنەوە؟ لاولاوی سپی پەنجەرەکە دەکاتەوە بە محەمەدی دڵشوشە دەڵێت، فەرموو. نازانێت لەگەڵ کردنەوەی پەنجەرەکەدا دەرگەی تۆفانێکی گەورەی لەسەر ژیانێکی خۆی خستە سەرپشت. محەمەد دێتە ژوورێ و. جگە لە گوڵدانێکی زیو و هەنارێکی شووشە لە گیرفانیدا و کۆمەڵێک کلیل و مەدالیا، زیاتر هیچی تری پێ نییە. محەمەدی دڵشووشە لە یەکەمین ساتەوە دڵنیایە سەروکاری لەگەڵ عەشقێکی ئەفڵاتوونیی دژواردایە. تەماشای ئەو دوو کچە دەکات کە کە قژیان لەسەر فەرشەکان دەخشێت، لە شتەکان گیر دەبێت، شەپۆلان دەدات و هێمن دەبێتەوە. پێشتر دیمەنی وای نەبینیوە. ئەو کوڕی یەکێک لە پیاوە ناسراوەکانی شارە. سڵێمانی مەزن، ئەو پیاوەی لە دوای سەرکەوتنی شۆڕشەوە لە ژێرەوە ڕا، ئەمینداری نەهێنییەکی ترسناک و گەورەکانی ئەو شارەیە. لەو شەست ساڵەی ڕابردوودا لە هیچ جێگایەک لەو جۆرە جوانییەی پێش چاو نەکەوتووە. ئەو کلیلسازی هەموو دەرگا زەحمەت و ئەستەمەکان بووە، بە ئەستەم کلیلەکانی هەموو دەرگایەکیان کردۆتەوە، ئەو هونەرمەندی یەکەمی کردنەوەی نەهێنیەکانە. ئەو ئێوارەیە چیرۆکی عەشقێکی ناکام دەست پێ دەکات، ئەو دوو خوشکە بە ڕۆحێکی کراو و دۆستانەوە پەنجەرەی ژیانیان لە محەمەدی دڵ شووشە دەکەنەوە، بە تایبەت کاتێک دەبینن گەنجێکی دڵ ساف و خۆش ڕوو و دەم بە خەندەیە، بەڵام لاولاوی سپی لە ئێوارەی یەکەمەوە، پێی دەڵێت لەبیرت نەچێ تۆ لە دەرگاوە هاتویتەتە ژوورێ. ئەو ئێوارەیە ئەو دوو خوشکە وەک دوو کەسی دڵسۆز خزمەتی محەمەدی دڵ شووشە دەکەن. قژی بۆ وشک دەکەنەوە و جلەکانی بۆ وشک دەکەنەوە و چاوی چای بۆ لێدەنێن و پێی دەڵێن وەک خوشکی خۆت تەماشامان بکە. جیاوازی نییە ئێمە خوشکی تۆین. محەمەدی دڵشووشە بە رووێکی خۆش بەڵام ناڕازیەوە دەڵێ، شتی وا نییە. ئێوە خوشکی من نین. من بە هەموو تۆفانەکاندا هاتووم تا حەز لە یەکێکتان بکەم. من باران ناردوومی تا لاولاوم خۆش بێیە. زرینگەیەکی سەیر لە دەنگی محەمەدی دڵشووشەدایە، نەرمییەک تێکەڵاوی سەمای خەم و. هاواری خۆشییە، چاوانیشی بە هەمان شێوە پڕن لە پێکەنین و گریان، پڕن لە شەرم و بێشەرمی، پڕن لە سەدای باو و زرنگەی شووشە. شا دەریای سپی دەزانێ لەو ساتەوە دەبێ ئەو ڕۆڵێکی سەیر ببینێ کە تەماشای چاوی ئەو گەنجە دەکا، دەزانێت لافاو بۆ شتێکی سەیر بەرەو ئەو ماڵەی هێناوە. ئەو ئێوارەیە شا دەریای سپی پێی دەڵێ، محەمەدی دڵ شووشە، ئێمە تۆ ناناسین، تۆفان تۆ تۆی هێناوە یان ڕەشەبا، باران تۆی هەڵگرتبێ یان گەرداو، دەبێ ئێمە تۆ بناسین. محەمەد دەڵێ، لە هەموو شتێ گرنگتر من دڵم لە شووشەیە، لە شووشەیەکی زۆر ناسک، بچووکترین دڵشکان دەمکوژێ، من کەسێکم لە شووشە، کە شکام، وردەبم، کە وردیش بووم، بە پارچە بەجێ دەمێنم کە پارچەشم بەجێ هێشت دەبم بە مردوویەکی بەد من کە مردم بە جۆرێک پەراش پەراش دەبم کەس ناتوانێ تێبگا کە پارچە ورد و تەنک و خۆڵ ئاساکانی منە ژیانی تێکداوە لەبەرەوە دڵم مەشکێنن قسەکانی تێکەڵیەکن لە هەڕەشە و تکا لە پاڕانەوە و ترساندن ئەو ئێوارەیە بە هێمنی تێدەپەڕێ دوو خوشکەکە داوای لێ دەکەن ئەو هەنارە شووشەیان بداتێ، بە شەرمەوە دەڵێ، ئەوە هەناری من نییە، بەڵکوو هەناری نەهێنییەکانە، لە بری ئەو هەنارە گوڵدانە زیوینەکەیان بۆ یادگار لا جێ دەهێڵێ، ئەو هەنارەی دواجار بە شووشەیەکی دی دەکەوێتەوە دەست خوشکە سپییەکان، ئەو گوڵدانەش کە ساڵ وەختێکی دی دەکەوێتە دەست من و. لەگەڵ خۆمدا بەرەو دەریا دەیهێنم ئەو شەوە خوشکەکان تا کاتێکی درەنگ گوێ بۆ محەممەدی دڵ شوشە ڕادێرن درەنگ وەختێ لە ماڵی ئەو دوو خوشکە سپیە دێتە دەرێ بەڵام لە هەر ساتێکی تر ژیانی ترساوتر و نائارامترە ئەوە ئەو ساتەیە کە بۆ هەتا هەتایە لە بیری دەکات بچێت بۆ لای سەی مشتەی شەمەز ئەو تحفە فرۆشەی لە سەرەتاوە بەشێک لە نەهێنەکانی ئەم چیرۆکە دەزانێ، ئەو نەهێنانەی محەمەدی دڵشووشە سەردەمانێ عەوداڵیان بوو، ئەو ئێوارەیە دەستێکی نادیار پێنج بەو گەشتە تایبەتییەی دڵشووش دڵشووشە دەکاتەوە، گەشتێک ساڵان دواتر دەبێت من دەبێت تەواوی بکەم. ئەو ئێوارەیە وەک هێزێک پێی بڵێت، ئەوە ڕێگای تۆ نییە. ئازار و ترسەکانی ڕێگای لێ دەگۆڕن و بەرەو جێگایەکی دی دەیبەن. ئەو شەوە هێندەی شنەی ساردی شەو هەڵدەمژێ، هێندە هەوای دوای تۆفان لێی دەدات تێدەگا کە خنکاندنی لە تۆفانەکاندا ڕزگاربوونێکی سەیر و مەزن نییە لە مەرگ، بەڵکو دواخستنێکی کورت و خەیاڵییە کە پەیوەندی بە خولیاکانی خۆیەوە هەیە دەربارەی جوانێکانی مردن. مردن دواتر هەرایەکی بچکۆلانە لە ناو هاوڕێکانی خۆیدا دەنێتەوە، مردنیە کەسانێکی دی وەک لەعنەتێکی خودایی تەماشای دەکەن، وەک سزایەک بۆ وی نەهێنیەکان دەیخوێنێتەوە. ئەو شەوە کە لە ماڵی خوشکە سپیەکان هاتە دەرێ، نەیدەزانی بەرەو کوێ بچێ، بۆ یەکەمین جار لە دڵە شوشەکەیدا هەستی بە ئازارێکی قوڵ کرد، ئاساوری لافاو لە هەموو جێگایەکدا بوو. پێدەچوو تۆفان نیوەی شاری کاول کردبێ. لەگەڵ سەدان کەسدا بەرەو باکووری شار هەڵدەگەڕا. شڵپوهڕ دەیدا لە بارانای قەدیسی سەر جادەکان. شارێکی ترسناک و بێ ترووسکە بوو. خەڵکی بە لایتە دەستەکانیانەوە بە شەقامەکاندا دەڕۆشتن. باران نیوەی نهێنییەکانی ئەو شارەی هێنابووە دەرێ و لەسەر شەقامەکان تووڕی دابوون. هەندێ کۆڵان لە بەر کەڵەکە بوونی شتومەک بواری ڕۆشنی تیا نەبوو، شەوێک بوو وەک شەوی خێوەکان، بایەکی سارد هات و لە ناو سەدان غەریبەدا بەرەو ژوورە شووشەیەکەی خۆی دەگەڕایەوە، لە هەر کات زیاتر هەستی بە لەرزینێکی نائاسایی دەکرد، بە ڕێگاتا دەڕۆشت و بە خۆی دەگوت، عەشقە! من دڵنیام عەشقە، ئەو شەوە کە گەشتمە ژوورەکەی خۆی، تۆفانێکی سامناک لە هەناوی دابوو، لافاوێکی نادار کە گەلەک سەیرتر و توندتر لەو لافاوە گەورەیەی ئەو ئێوارەیە لەگەڵ خۆیدا دەبرد، بەڵام لافاوێ بوو پڕ لە نیگا و خەونی سەیر. ئەو شەوە محەمەدی دڵشووشە ئەو خەونە دەبینێ کە سەراپای ئەو ئێوارەیە لێ ئاوەژوو دەکاتەوە، لە خەونیدا لافاوێکی سپی دەیبات، لافاوێک وەک چۆڕی شیر، پڕ لە بەلەمی سپی، پڕ لە مەخلوقاتی سپی، لە ناو ئەو لافاوەدا هەموو کەس دەپەڕێتەوە ئەو نەبێت. خەڵکی دەبینێت چوار مشقی لەسەر ئاوەکان دانیشتوون و دەڕۆن، بەڵام ئەو نیمچە خنکا و تۆفانەکان ڕاپێچی دەکات، لە خەونەکانیدا دەچێتە بەر دەرگای کۆشکێکی سپی کە دەریایەکی سپی لە چوار لاوە دەورەی داوە، ئەو لەوێدا کلیلی خۆی دەردەهێنێت و دەیەوێت ئەو دەرگایە بکاتەوە، بەڵام بە پێچەوانەی ئێوارەوە بۆی ناکرێتەوە. یەکە یەکە هەموو کلیلەکان تاقی دەکاتەوە و بۆی ناکرێتەوە. هێدی هێدی دەستەکانی دەکەونە لەرزین. جار دوای جار خێراتر کلیلەکانی دەگۆڕێت و ناتوانێت و دەرگایە بکاتەوە. کەمە کەمە ئاو بەرەو قوڵایی سپی خۆی کێشی دەکات. دەکەوێتە هاوارکردن کە بە ئاگا دێتەوە بۆ ساتێ هەموو گەردن لە شێوەی تەمێکی سپیدا دەبینێت و هەست بە ئازارێکی کوشندە دەکات لە دڵیدا، ئازارێ لە تەکیدا دەست دەکا بە گریان. ئەو خەونە سەرەتای دەرکەوتنی یەکەم درزە لە دڵی شووشەیەو گەنجەتە، کە ڕووداوەکانی ئەم چیرۆکەی ئێمە لە وێرانەی دوای عشقی ئەودا ڕوودەدەن. بەشی سێم یاقوبی سنەوبەر هات و ماچی کردم وەک ئەوە بوو لە ناو ترسەکانی منەوە قسە بکات بەو ڕستە سەیرانە دەستی پێکرد و گوتی دواچار تۆ لێرەی لە ناومان دایت بوویتەوە بە یەکێ لە ئێمە لە بیابان زەوی دەستکورت و هەژارە لە بەرەوە مرۆڤ کاتێکی زۆری هەیە بیر لە گردردون بکاتەوە کاتێکی بێندازە درێژی هەیە بیر لە ئاسمان و ئەستێرە و خۆر و خوددا بکاتەوە ناکۆتا سەیری لم بکات، بەڵام لێرە لە ناو ئەم دارستانە جەنجاڵ و زەوییە دەوڵەمەندانەدا کە هەر درەختە و موعجیزەیەکە، هەر باڵندەیە و بابەتێکی گەورەیە بۆ بیرکردنەوە و ڕامان، هەر مرۆڤە و تەمەنێک بیرکردنەوە و خەیاڵاتی دەوێ، زەوی دەمانکاتە دیلی خۆی، دەبینە موڵکی زەمین، موڵکی شتە تێپەڕ و بچووک و سەرەوەختەکان، لێرە مرۆڤ لەناو وردەکارێکانیدا ون دەبێت و مانا گەورەکان فەرامۆش دەکا، تۆ خۆشبەختیت کە لەسەر زەمینێکەوە هاتوویت تەنها خەیاڵە لەلای مانا گەورەکانی گەردوون و ژیان بووە. دەمەونیوەڕۆ بوو هات بە تەنها هاتە ژوورێ گەر ناوی خۆی نەگوتایە لەوانە بوو نەیناسمەوە لە دەنگیدا کە هێشتا هاژەیەکی سەیر هەبوو کەمێک پیر بەڵام بە قیافەت و بە هەیبەت بوو جۆرە ساردیەک و بێ باکیەک لە پێشوازیەکەیدا بوو من چاوەڕوانم دەکرد لە ساتی یەکەم بینیندا یەکتر بگرینە ئامێز و بەسەر یەکدا بگرین بەڵام ئەو نە بە گەرمی باوەشی پێدا کردم و نە من دەستی گرتم و بردمیە ژوورێکی گەورەوە، تا ئەو کات دەرگاکەییم نەکردبۆوە، ژوورێکی گەلێک پۆشتە و پڕ لە ئەساسی گرانبەها و سەیر کە لەوە بەر نەمبینیبوون. پێی گوتم، سەیرت لێ نەیە، هەموو شتێک وەڕاوە، ئێستا ئێمە حوکم دەکەین. وشەی حوکم لە دەنگیدا زرنگییەکی سەحراوی هەبوو، بە جۆرێک لە جۆرەکان دەیزانی من هیچ شتێک دەربارەی ئەو دونیا تازانە نازانم، ئەو تاکە کەسێک بوو دەیزانی زیندووم و دیلم، هەموو شتێکی دەربارەی شوێنی دیلی و گوزەرانم دەزانی. بە هێمنی پیاوێکەوە کە قسە لە خەمێکی قووڵ بکات، گوتی. زۆر بیرم لێ کردویتەتەوە زۆر دۆزینەوەی تۆ ئاسان نەبوو دەبایە شتێکی زۆر خەرج کەم تا ئەو نامە بچکۆلانەت بۆ بنێرم پارەی خەیاڵی بەڵام دەبوایە تۆ بزانیت من دەزانم زیندویت بزانیت لە یادم نەچویتەتەوە شتێک لە وەفای خۆمت بۆ نیشان دەدەم یاقوبی سنەوبەر نەیدەزانی دوای بیست و یەک ساڵ دیلی هیچ قسەیەک لەسەر وەفایی و بێوەفایی بێمانایە ئەو هەناسەیەکی قووڵی هەڵدەکێشا، قووڵترین هەناسەیە بوو کە تاوکات لە ژیانمدا بیستبێتم، دەیگوت، دەزانم تۆ ناتوانی بیر لەو شەوە بکەیتەوە، منیش نامەوێ، هیچ کەس لە من و تۆ بەولاوە حیکایەتی ئەو شەوە نازانێ، هیچ کەس، بیست و یەک ساڵە نهێنی ئەو شەوەم هەڵگرتووە وەک خۆی. من دوای ماوەیەکی درێژ بۆ یەکەمین جار پێکەنیم و دەمگوت، یاقووبی دۆست، من و تۆ هیچ نهێنییە لە نێوانماندانا نییە، هیچ نهێنییە. شتەکان دەبایە هەر وا بن. تۆ سەرۆک بوویت. تۆ لە من گرنگتر بوویت. وت وەک یەکێک ئازارێکی گەورەی لە ناوەوە هەبێت، بە زەحمەت پێکەنی و دەیگوت، لەمێژە کەس پێی نەگوتووم یاقووبی دۆست. لەمێژە چەند ساڵە من دەستم دەخستە سەر دەستی و دەمگوت، بیست و یەک ساڵە؟ بیست و یەک ساڵ؟ هەناسەیەکی هەڵدەکێشا و دەیگوت، بەڵێ. بەڵێ بیست و یەک ساڵە. بیست و یەک ساڵ. دەیویست باسی ئەو شەوە بکا کە من ژیرام. هەردووکمان پێکەوە لە ماڵێکی بچکۆلانەدا ئابلۆقە درابووین. یان دەبوایە هەردووکمان بژیرێین، یان دەبوایە یەکێکمان لە پێشەوە بمێنێتەوە و بەرگری بکات تا ئەوی دیمان لە دوای بۆسەکە دەشکێت و دەرباز دەبێ. ئەو شەوە دەستم خستە سەر شانی و ماچم کرد و پێم گوت، من دەمێنمەوە. من تا تۆ دەرباز دەبیت وێڵیان دەکەم. ئیتر من و تۆ یەکدی نابینینەوە. ئاگات لە سریاسی سبەحدەم بێ. ئەوە دوامین ڕستەی من بوو. ساڵانێکی زۆر لە گوێمدا دەزرنگایەوە. دەکرا من دەرباز بم. فرسەتی دەربازبوونم لە فرسەتی ڕزگاربوونی ئەو گەورەتر بوو. بەڵام ئەو سەرۆک بوو. من جێگیری بووم. لە هەر لە هەرە نزیکەکان دواجار دەبوایە هەموو شتێک فیدا بکەم تاو بژی ئەو هاتبوو باوشم پێدا بکات دەیویست پێم بڵێ کە دەبێ لەو کۆشکەدا بمێنمەوە گوتی دەرەوەە کەس تیا ناشی مرۆڤ بە پاک و بە دەردەستەوە ناتوانێ لە دەرەوە بشی دەردێکی پیس دنیای گرتوەتەوە دەردێ نە ناوی هەیە نە وەسف تۆ پێی بڵێ تاعوون چی ناو دەنێیت و ویستی خۆتە، بەڵام تۆ لێرە، تا دەکرێ لێرە بە، لێرە لە هەر جێگایەکی تر سەلامەتترە. کەمێک تەماشای کردم و بە تێڕامانێکی سەیرەوە گوتی، بمبوورە کە گوتم تۆ یەکێکی لە ئێمە، تۆ یەکێک نی لە ئێمە، نا تۆ یەکێک نی لە ئێمە، تۆ بۆنی پاکیت لێ دێ، کە هاتیتە دەرێ، تێکەڵ بۆ دنیای ئێمە بوویت خودا دەزانێت چی ڕوودەدا تۆ تەنها خۆتی نە یەکێتی نە یەکێکیت لە ئێمە و نە یەکێکی لەوان تۆ تەنها خۆتی موزەفەری سوبح دەم و بەس دوای ئەوە تۆ مردوویت من نەبێ هیچ کەسێ نازانێ کە تۆ ماوی تۆ لە مێژە ناوت لە هیچ شوێنێکدا نەماوە من خۆم هێدی هێدی ناوی تۆم لە هەموو شتەکان دەرهێنا تۆم لە هەموو قەرزێ پا کردەوە لە هەموو قەرزێک هیچ دەفتەرێک نییە ناوی تۆی تێدا بێ لە هیچ لاپەڕێکی مێشی و وڵاتەدا ناوی تۆ نایە تۆ لە هەموو پیسیەک پاراست تۆ نیت مزەفەری سبح دەم دەرەوە بۆ تۆ ژیانێکە دەست نادات من هەموو چیرۆک و سەربردەکانم وا ڕێکخستووە کە تۆی تیا نەبیت هیچ کەس باوەڕت پێ ناکات هیچ کەس هیچ کەس نازانێت تۆ شەوێ لە شەوان هاوڕێ من بوویت و ژیانی خۆت کردۆتە فیدای من ئەوانەی ئەو چیرۆکە دەزانن یان مردوون یان کۆچیان کردووە یان لە یاد چوونەتەوە هیچ کەس نازانێت. بە ئارامی قسەی دەکرد دروست نەمدەزانی دەڵێت چی بەڵام وابوو هەرگیز دروست نەتدەزانی باس لە چ دەکات توانای هەبوو گوناهەکانی خۆی لە بەرگی بەخشندەیی و گەورەییدا بخاتە ڕوو وەک هەمیشە لە هەر جێگایەکدا دەردەکەوت کپێکی قوڵی لەگەڵ خۆیدا دەهێنا هێمنی و خەمێکی سەیر هەمیشە دوای ڕۆشتنی دەبایە بیر بیر بکاتەوە هەموو ئەو شتانەی دەخستە سەر هەوای بیرکردنەوە، هەتا گوڵدانەکان و باڵندەکان و درەختەکانیش دوای تێپەڕبوونی ئەو، بیریان دەکردەوە. هێمنی و کپی و قووڵایە تاریکەکانی ناو دەنگی، جۆرە ئاڵۆزییەکیان دروست دەکرد، وەک ئەوەی نیوەشەوێکی تاریک، مەستانە لە پێچاوپێچی باخێکدا ونت بکا. کە قسەی دەکرد بەردەوام وام هەست دەکرد لە نێوان کۆمەڵێک باخ و فوارە و گۆمی گوڵاودا ونبووم. فێنکێکی سەیر لە وشەکانیدا هەبوو، وەک ئەوەی دوور لە تاڤگەیەک وەستابێت و با بە پرشنگی ئاوت بۆ بێنێت، وەک ئەوەی لە ژێر درەختێکا خەوتبیت و شەماڵ بە ماچ خەبەرت بکاتەوە. بەڵام دیوێکی تاریکیش لە قسەکانیدا هەبوو، بە شێوەیەک لە شێوەکان لەناو. خۆتدا ونی دەکردی، هەموو وەختێ دابەشبوونێکی قووڵ و بێ ئەندازە و سەختی لە شتەکان جێدەهێشت، شتێک بە ئارامی و لە بوونی ئەوەوە دەهات، لە ناو بوونی ئەودا نیشتەجێ دەبوو، شتێک سەرەتا ناسک و ئاسایی دەردەکەوت، وەک فڕین و دابەزینی بولبولێک لە باخێکەوە بۆ باخێکی تر، وەک ورینی گەڵایەک لە چڵێکی بەرزەوە بۆ سەر زەوی، بەڵام کە تێدەپەڕی، ژانێکی خەنجەراسای چێدەهێشت، ژانێکی نادیار، ژانی لە یەکتر تێنەگەیشتنی مرۆڤ، ژانی ئاڵۆزی و تێکەڵبوون و گومان. من هەستم دەکرد دەچێتەوە سەر جێگایەکەوە، دوای ئەوە بۆ چەندین شەو هیچ شتێک لەو شوێنەدا ناخەوێت. سەرەنجام کە دەڕوات، دوای گوزەرکردنی چەندین شەو باڵندەکان و درەختەکان و گوڵەکان ناخەون. من ساڵەهای ساڵ منی لە ناو خۆمدا ون کرد، ئەو بەیانیە کە بینیمەوە وەک خۆی بوو، بەهێزتر و دڕ ڕەقتر و بێباک تر دیار بوو لە چاران، تێگەیشتم چی لە پیاوێکی شکست و بێ پاشەڕۆشی وەک من دەوێت، من لە کۆشکێکا هەڵدەگرێت لێم دەپرسێ یاقوبی دۆست! من بە دەردی هیچ شتێک ناخۆم. منیش لە دوای لەیادچوونەوەیەکی گەورە دەگەڕێم. بیست و یەک ساڵ لەناو لم. من شەو و ڕۆژ خەریکی سڕینەوەی یادەوەرەکانی خۆم بووم. بیست و یەک ساڵ پارچە پارچە خۆم و شەو و با خۆم و سەحرا و هەتا و یادگار و ژین و وێنەکانی ئەو ڕابردووە کورتەمان سڕیوەتەوە. من لەوە لاوازترم بتوانم ئازادی خۆم بەکاربهێنم. لە من مەترسە. بیابان فێرت دەکا. هیچ شتێک داوا نەکەی هیچ شتێک من لە مێشە ڕۆحم زاهیدێکم هەیە زاهیدێ تەنها تەماشاکردنی لم تێری دەکات ژیانی وەک سەرۆکێکی هەمیشەیی هەندێ ڕەفتار یاسایی مرۆڤی تیا نەگۆڕی بوو یەکێک بوو دەیتوانی بێ ئەوەی ویقاری خۆی تێک بکا گاڵتە بە شتەکان بکا دەستی دەخستە سەر نێوچاوانی و دەیگوت تۆ هەمیشە زاهید بوویت هەمیشە، من لە سەرەوەختێکی زووەوە تۆم وەک زاهید تەماشا کردووە، لە مێژە وەک دەروێشێک نیگای تۆم کردووە. ئەوە حەقیقەتێکی گەورە بوو، تاڵترین و دژوارترین ڕاستیە و ساتانی ژیانی من بوو، من تەنها بە سەحرا دەژیام، من بیابانم بەس بوو، بەڵام ئێستا گەلێک دوور بووم، نەمدەزانی چی لەو ئازادیە لەناکاوە بکەم، کە بە بێ هیچ پرسیارێک پێشکەشیان کردبووم، یاقوبی سنەوبەر دەیزانی من لە چیدا دەژیم و بە چی، بە هێمنی و قوڵیەکی سەیر دەیگوت، ئازادی دەمانکوژێ، گەر ئاگادار نەبین دەمانکوژێ، بۆ ساتێ لە ساتەکان وا هات بە خەیاڵمدا کە ئەو دەیەوێت ئازادی، بمپارێزێت، وام بە خەیاڵدا هات ئازادی لەگەڵ خۆیدا بمبات و ونم بکات. خۆی هیچی نەگوت، ئەوە نەبێ جار لە دوای جار لە ناو ڕستەکانیدا بوەستێت و هەناسە هەڵکێشێت و لە قووڵایەکی بێ ئەندازە دوورەوە سەیرم بکات و بڵێت، نازانم زاهیدەکان دەبێ بۆ کوێ بچن؟ لای هەردووکمان ئاشکرا بوو کە ون دەبم، ئەو خەیاڵی من و لای ڕابوردووش بوو، خەیاڵی لای من و لای شتەکانی تریش بوو، هەستم کرد ئەویش لەو باخە سارد و سەیرانەی خۆیدا ون بووە، بە جۆرێ لە جۆرەکان من لە وەهمی ئەودا دەژیام کە لە ڕابوردوو ڕزگارم بووە. من پێم گوت خۆشحاڵم کە کەس نازانێ زیندووم، من هیچ چاوەڕوانییەکم لە هیچ شتێک نییە، هیچ کەس قەرزارباری من نییە، نا یاقوبی سنەوبەر هیچ کەس قەرزار باری من نیە بەڵام پێم بڵێ بۆ منت هێناوە بۆم ماڵە بۆ هیچ کەسێک نابینم کێ منی تا ئێرە هەڵگرت. کەمێ بە تێفکرینەوە دەیگوت بۆ تۆ بۆ تۆم هێناواتەوە ئەم میوانخانەیە دوور و لاچەپ و چەنگەڵەیە. گەلەک قورس و گرانە بتوانم وەڵامت بدەمەوە دەستەکانیم سەیری دەستەکانیم دەکرد و دەمزانی ڕاستەکە لە سەرەتا وابوو کە قسەی دەکرد من سەیری دەموچاویم نەدەکرد بەڵکو سەرنجی دەستیم دەدا یان تەماشای شتەکانی دەوروبەریم دەکرد توانایەکی گەورەی لە گۆڕین و یاریکردن بە دەموچاودا هەبوو کەسانی تر هەموو سەرنجی خۆیان دەخستە سەر ڕوخساری لەبەرئەوە هەرگیز تێنەدەگەیشتن ڕاست دەکا یان درۆ، تەنها کەسێک بووم دەمزانی کاتێ قسە دەکا دەبێ سەیری کوێی بکەم، ئەو ڕۆژە کاتێ سەیری دەستەکانیم کرد ڕاستگۆ بوو نەیدەتوانی بۆم ڕوون بکاتەوە من لەو میوانخانەیەدا چ دەکەم، بۆ دەبێ لەوێ بم، یەک لەدوای یەک دەیگوت تاعونە تاعون. یان هەر دەردێکی کوشندەی ترە کە تۆ بەرگەی ناگریت، سەیری هاتوچۆکەیم دەکرد بەناو ژوورەکەدا و دەمزانی خۆشحاڵە و بێباکیشە لە ئازادیم، خۆشحاڵیەکەی دەگەڕایەوە بۆ و ئاگاداریە دێرینانەی نەیدەویست لە یادی بکات، بێباکێکەشی دەگەڕایەوە بۆ بێتاقەتی و پیربوونی. لێک دەچوون تا ئەو سەری ئەو سەر لەگەڵ خەونەکانی خۆیدا ڕۆشتبوو، ئەو خەونە کۆن و سەیرانەی جارانی گەنجێتیمان، منیش بە دیوێکی دیدا کە تا ئەو سەری ئەو سەر هەموو دنیام لە خۆمدا سڕیبۆوە، هەردووکمان بە دوا ڕاستی جیاواز ڕۆشتبووین، من لە ناو سەحرایەکی گەورە و. ناو بە ناو ژیانێکی جەنجاڵ و دەوڵەمەندە، بەڵام لەو سەرەوە لە یەک خاڵدا یەکمان گرتبۆوە. من ماوەیەک دواتر لە شوێنێکی دی و لە ژێر کاریگەری کۆمەڵێک هەست و نەستی دیکەدا بینیمەوە. پتر بۆم دەرکەوت کە ئێمە لە یەک دەچین. زیاتر زانیم من دیوێکی خەوتووی ئەوم و لە خەوەستاوم و نامەوێ بخەوم وەک ئەوەی ڕۆحم بیخوێنێتەوە، بە غەمگینی گوتی، هەندێ جار سەرکەوتن و مردن وەک یەکە، هەستم کرد حسابی تارماییەکەم بۆ دەکا، حسابی مردوویەک، ئەو منی لە هەموو جێگاکاندا کوشتبوو لە یادەوەریدا نەبێت. بە سەرسامیەوە سەیری کردم و گوتی، حەز دەکەم لەسەر مردن قسەت لەگەڵ بکەم. بە کەمێک بێزاری و گوتم، من لە مردن هاتوومەتەوە، بۆی دڵی من بداتەوە لە سەر خۆ جگەرەیەکی دەرێنا و دایگیرساند و بێ ئەوەی مشی لێ بدات لە سەر تەپڵەکێکی زیوین جێهێشت و گوتی، هەردووکمان بە جۆرێ لە جۆرەکان لە مردنەوە دێینەوە، بیابان و سیاسەت هەردووکیان یەک شتن. دوو زەوین هیچیان تیا ناڕوێت. کە قسەی دەکرد دەچووە بەر پەنجەرەکان. هەستم کرد قسە لەگەڵ شتێکی دوورتردا لە من دەکات. شتێک دەکەوێتە ئەو دیوی بوونی هەردووکمانەوە. وەک بە دەست برینێکی گەورەوە بناڵێنێ. کەمێ بە خرۆشان و نائارامێ و گوتی، مزەفەری سوبح دەم. هاوڕێم. ناتوانم بتخەمە ناو ئەو شیانە پیسە. تۆ لەوێدا بۆ تەماشاکردن ناشێی تۆ یەکێک نیت لە ئێمە هەمیشە منی لە دەرەوەی شوێن و کاتەکان وێنا کردبوو منی خسپۆ دنیایەکی جیاواز لە هەموو دنیاکان ئێستا منی هێنا بوو تا هەمیشە لە ناو شانشینە خەیاڵەکەیەوەدا بمێنمەوە دنیایەکی بۆ دروست کردبووم بگونجێ لەگەڵ یادگارەکانیەوەدا بە هێمنی گوتی لێرەدا پیر دەبین، من و تۆ پیر دەبین و لەم پەنجەرانەوە سەیری دونیا دەکەین و بیر دەکەینەوە، ئێرە شوێنی من و تۆ دەبێ، لەو پەنجەرانەوە تەماشای گەردوون دەکەین. پێکەوە واز لە هەموو شتەکان دەهێنین، دەبینە دوو زاهید، شەو و ڕۆژ قسە لە ئەستێرە و درەخت و باڵندەکان دەکەین. ڕۆژێک دێ زمانی هەموومان. فێر دەبین، پێکەوە ژیانمان تەرخان دەکەین بۆ تێگەیشتن لە گوڵ، بۆ تێگەیشتن لەو ڕووناکیە سەیرانەی شەو لە دوورەوە دێن ئاوڕێ لە ڕۆحمان دەدەنەوە، تۆ وەک خۆی بە پاکی هەڵگرتووە و منیش هەموو شتێک دەکەم تا پاک دەبمەوە